نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان، کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت. بە ڕاددەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆ ببنەوە بۆ ئەو مەبەستە، بێگومان ناتوانن. هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە، زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتوویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. بەڕاستی ئا لەوەدا بەڵگە و نیشانەی بەهێز هەیە لەسەر دەسەڵاتی خودای پەروەردگار کەچی زۆربەیان باوەڕدار نەبوون. وَإِنَّ رَبَّکَ لَهُوَ الْعَزِیزُ الرَّحِیم. بەڕاستی هەر پەروەردگاری تۆ ئەی موحەممەد ئەی ئیماندار باڵا دەستە بەسەر بێباوەڕاندا بە سۆز و میهرەبانیشە کاتێک موسا و هارون پەیامی خودایان گەیاند فیرعەون بە موسای وت ئەمە پاداشتی پیاوەتیە ئایا ئێمە بە منداڵی بەخێومان نەکردیت چەندەها ساڵی تەمەنت لە ناوماندا نەبردە سەر وفعلت فعلتك التي فعلت وأنت من الكافرين مۆڵەتێک بدە بە موسا و براکەی، فەرمانیش بنێرە بۆ کاربەدەستانی هەموو شارەکان تا خەڵکی کۆبکەنەوە و لە پیلانەکە ئاگاداریان بکەن. یاتووک بکل سحار علیم. بۆ ئەوەی فەرمانبەران هەرچی جادووگەری شارەزا هەیە بۆت بهێنن. لَأُقَطِّعَنَّ أَیْدِیَکُمْ وَأَرْجُلَکُم مِّنْ خِلَافٍ وَلَأُصَلِّبَنَّکُمْ ئَجْمَعِینَ فیرعەون وتی، هەروا باوەڕتان پێ هێنا پێش ئەوەی مۆڵەتتان بدەم؟ بێگومان ئەم جادووگەرە گەورەکەتانە کە فێری جادووگەری کردوون، خۆتان دەبیننەوە، دەبێت دەست و قاچتان بە پێچەوانەوە بقرتێنم و هەمووتان لە خاچ بدەم. دوای ساڵەها وەحیمان نارد بۆ موسا ئیتر وڵات بەجێ بهێڵێت، شەو ڕەوی بکە بە بەندەکانم و دڵنیاش بن کە دوژمنان شوێنتان دەکەون. فأرسل فرعون في المدائن حاشرين فرعون کە هەواڵی زانی ناردی بۆ شارەکان کە هێز کۆبکەنەوە و نێڵن نەوەی ئیسرائیل کۆچ بکەن. کە وەک شێوێکی گەورە و مەزن وابوو، ئاوەکە هەڵدرایەوە دوانزە کۆڵانی بۆ دوانزە تایەفەکەی نەوەی ئیسرائیل دروست کرد و بە نێوانیاندا پەڕینەوە. وأزلفنا ثم الآخرین. پاشان ئەوانی ترمان لەو شوێنە نزیک کردەوە. وأنجینا موسی ومن معه أجمعین. وتیان، ئاشکرایە، ئێمە کۆمەڵێ بت دەپەرستین و بەردەوام دەور و خولیان دەدەین. قال هل یسمعونکم اذ تدعون. ئیبراهیم وتی، ئایا کاتێک کە هانا و هاواریان بۆ دەبەن و دوعا و نزا دەکەن گوێیان لە ئاه و ناڵە و داخوازیەکانتان هەیە؟ ئەو ینفعونکم ئەو یضرون. بێگومان هەموو ئەوانە دوژمنی منن، بە دوژمنی خۆمیان دەزانم جگە لە پەروەردگاری جیهانەکان. الذی خلقنی فهو یهدین. ئەوەی دروستی کردووم هەر ئەو ڕێنموویم دەکات بۆ بەختەوەری هەردوو جیهان. والذی هو یطعمنی ویسقین. پێشیان دەوترێ، لە چوێن ئەوانەی دەتان پەرست لە جیاتی خودا، ئایا یارمەتی ئێوەیان پێ دەدرێت یا فریای خۆیان دەکەون؟ فکوبکبوا فیها هم والغاوون ئینجا هەموان بە پاڵەپەستۆ و توندوتیژیەوە بتەکان و گومڕاکان بەسەر ڕوودا فڕێ دەدرێنە ناو ئاگری دۆزەخەوە وجنود ابلیس اجمعون هاوڕێ لەگەڵ من داوای هیچ جۆرە پاداشتێکتان لێ ناکەم لەسەری من تەنها پاداشی خۆم لە پەروەردگاری جیهانەکان دەخوازم فاتقوا الله وأطیعون هەمیشە لە خوددا بترسن و فەرمان بەرداری من بن قالوا أنؤمن لك واتبعك الأرذلون بەڕاستی هەر پەروەردگاری تۆ ئەی محەممەد ئەی ئیماندار باڵا دەستە بەسەر بێباوەڕاندا بەسۆز و میهرەبانیشە بە ئیمانداران. کذبت عاد المرسلین قەومی عادیش بەرنامەی هەر هەموو پێغەمبەرانیان بە درۆ زانی. إذ قال لهم أخوهم هود ألا تتقون کاتێک هودی پێغەمبەری برایان پێی وتن من داوای هیچ جۆرە پاداشتێکتان لێ ناکەم لەسەری من تەنها پاداشتی خۆم لە پەروەردگاری جیهانەکان دەخوازم. ئەتەبنونە بکل ریعین ئایەتەن تعبثون ئایا ئێوە لە هەموو شوێنێکی بڵند و سازگاردا کۆشک و تەلار دروست دەکەن و خۆتان سەرگەرمی کەیف و شادی دەکەن؟ ئایا بۆ ئەوە دروست کراون؟ وتتخذون مصانع لعلكم تخلدون ستەمکاران وتیان چۆن یەکە بەلای ئێمەوە ئامۆژگاری کردبێت یان نەتکردبێت. إن هذا إلا خلق الأولين وما نحن بمعذبين ئەم بیروباوەڕەی ئێمە هەمانە ڕەوشتی پێشینانمانە و هیچی تر. کاتێک ساڵحی برایان پێی وتن، باشە ئەوە ئێوە لە خودا ناترسن؟ پارێزکار نابن؟ ئیننی لەکم ڕەسول ئەمین. بەڕاستی دڵنیا بن کە من پێغەمبەرێکی ئەمین و دڵسۆزم بۆتان. فاتقوا اللە وئەطیعون. خودا نەناسان وتیان، وا دیارە تۆ بەڕاستی لەوانەی کە فێڵ و جادووت لێ کراوە. ما أنت إلا بشر مثلنا فأت بآية إن كنت من الصادقين تۆ جگە لەوەی کە هەر بەشەرێکی وەکو ئێمە هیچی تر نیت، بەڵگەیەکمان نیشان بدە ئەگەر لە ڕاستگۆیانیت. قەومی لوتیش بڕوایان بە پێغەمبەران نەکرد، کاتێک لوتی برایان پێی وتن، باشە ئەوە ئێوە لە خودا ناترسن؟ ئیننی لەکم ڕەسول ئەمین. بەڕاستی دڵنیابن کە من پێغەمبەرێکی ئەمین و دڵسۆزم بۆتان. فاتقوا اللە وئەطیعون. وازیش دەهێنن لە هاوسەران و هاوجوتانی خۆتان کە پەروەردگارتان بۆی دروست کردوون بەڵکو ئێوە هەر قەومێکی نالەبار و بەدڕەوشت و ناڕەسەنن قالوا لئن لم تنته يا لوط لتكونن من المخرجين تاوانباران وتیان، ئەی لوط! ئەگەر کۆڵ نەدەیت لە دەربەدەر کراوان دەبیت. قال اني لعملكم من القالین. لوط وتی، بەڕاستی من بێزارم لە کار و کردەوەتان و نەفرەتی لێ دەکەم و بێدەنگ نابم. رب نجنی وأهلی مما یعملون. ئەوسا کە نائومێد بوو لێیان، نزای کرد و وتی. من داوای هیچ جۆرە پاداشتێکتان لێ ناکەم لەسەری من تەنها پاداشتی خۆم لە پەروەردگاری جیهانەکان دەخوازم ئەوفو الکەیل ولا تکونوا من المخسرین لە کێشان و پێواندا وەفادار بن و فێڵ مەکەن و لەو کەسانە مەبن کە زەرەر بە خەڵکی دەگەیەن و شتیان بێ نرخ دەکەن و هەر بەرژەوەندی خۆیانیان دەوێت شوعەیب وتی، من دڵنیام کە پەروەردگارم ئاگادارە بەوەی کە دەیکەن. فکذبوه فاخذهم عذاب یوم الظلە انه کان عذاب یوم عظیم. سەرەنجام قەومی نالەبار بڕوایان بە شوعەیب نەکرد، کە کوتوپڕ یەخەیان دەگرێت و ئەوان هەست بە نزیک بوونەوەی ناکەن فیقول هەل نحن منظرون ئەو کاتە هاوار دەکەن و دەڵێن ئایا ئیتر مۆڵەتمان دەدرێت ئایا ئیتر جارێکی تر فرسەتمان دەدرێتێ ئەفە بعذابنا يستعجلون بەو توانایەی کە هەیانە پشتیوانیان کردووە لەو ئیماندارانەی کە ستەمیان لێکراوە سەرنجام ئەوانەی ستەمیان کردووە دەزانن کە بە چۆن تێکشکاویەک دەگەڕێنەوە بۆ لای خوددا و چۆن ژێرە و ژوور دەبن و تیا دەچن.